پیاو، نووسینی سەر کێلی گۆڕێک، ئەمە زانایەکی ناودار نییە، ئەمە پاڵەوانی گەل نییە، بەڵام ڕێزی بگرە چونکە پیاو بوو ئازاد بوو. نووسینی سەر خەنجەرێک لە ڕێگادا تووشی هەر کەس هاتی دۆست بێ یا دوژمن کە خەنجەرت پێیە لە بیرن نەچێ ئەویش وەکوو تۆ پیاوە. لە زمانی ئاڤاریدا یەک وشە بۆ پیاو و ئازادی بە کار دێ، ئۆزدەن یانی پیاو و ئۆزدەنلی یانی ئازادی جا ئەگەر یەکێ بیر لە ئۆزدەن پیاو بکاتەوە بە ئۆزەنلی ئازادی دەبینێ. چیاییەک پاش بزربوونێکی زۆر گەڕایەوە نیشتیمان، لێیان پرسی لەوێ چ باسە؟ خاکیان چ خاکە؟ چ ڕژێمیان هەیە؟ چیاییەکە وەڵامی دانەوە، پیاویان هەیە. کە حاجی مراد و شامیل بوو بە دەمەقاڵیان هەندێ کەس کەوتنە زەمکردنی شامیل بۆ ئەوەی نایب ڕازی بکەن. بەڵام نایب بە توندی لە دەمی دانەوە گوتی، قسەی وا نەکەن، شامیل پیاوە پیاو، دەمەقاڵێیەکمان بووە، خۆمان پێک دێینەوە. هەرچەندە حاجی موراد لە شامیل دابڕرا، بەڵام شامیل لە دوا شەڕدا کە لە جیای گونیب بوو، نەبەردی و ئازایەتی نایبی هاتەوە یاد، گوتی، مانەندی نییە، پیاو بوو. سەدان ساڵ بوو پیاو لە شاخان دەژیان، دەبوایە هەمیشە هەر پیاوی ڕاستەقینە بن، وا نەبوایە ژیان نەدەبوو. چیاییەک دەڵێ، بە پیاوی بوویم و بە پیاویش دەمرم. دەستوورێکی چیاییە. زەوی و ئەسپ بفرۆشە، هەرچی هەتە بیچوێنە، بەڵام هەرگیز پیاوی ناوەوەت مەفرۆشە و هەترەی مەکە، نەفرەتێکی چیایی. یاخوە بەرەبابتان پیاو و ئەسپی تێدا نەمێنێ. کە باس بێتە سەر باسی کابرایەکی نابوت و خەڵەوت ڕووهات چیاییەکان لە کورتی دەیبڕنەوە، قسەی لێ خەسار مەکە. پیاو نییە کاتێ کە یەکێک باسی ئیشێکی کرێت یان کەم و کورتیەک بکە چیاییەکان قسەی پێدەبڕن پیاوە ئەمەی لێ ناگیرێ خەڵکی کە باسی گوندێکی شڕ و ناکۆک و ئالۆز و شەڕاوی و بە کەڵک چنە هاتوو بکەن دەڵێن پیاوی تێدا نییە کە باسی گوندێک بکەن ئاشتی و تەبا و تفاقی باڵی بەسەردا کێشا بێ دەڵێن ئەوانە پیاون پیاو پیاو یەکەم پێویستی و بایەخ و موعجیزەیە، پیاو کەی هاتووەتە داغستان؟ سەرەتا لە کوێ بوو؟ ڕەگی تاقە خێڵی چیاییەکان لە کوێوە هاتووە؟ زۆر چیرۆک و هەفسانە هەن من بە منداڵی ئەمەم بیستووە. مەڵ و دڕندە لە دونیادا هەبوون، شوونیان بە زەوییەوە دیار بوو، بەڵام هیچ شوونی پیاو، بنیادەم، دیار نەبوو. زۆر دەنگ دەهات، بەڵام دەنگی ئادەمیزاد نەبوو. زەوی بە بێ پیاو وەکو زاری بێ زمان و سنگی بێ دڵ وابوو. هەڵۆ کە باڵندەی ئازا و بەهێزن لە سەر ئەم زەوییەدا بە ئاسمانەوە دەسوڕانەوە. ئەو ڕۆژەی کە باسی دەکەم بەفر دەباری. بەفرێکی ئەوەندە خەست بوو دەتگوت هەموو باڵندەکان پەڕوباڵیان کێشراوە و دراوەتە دەمبە. هەور گوێی دە عەردی نابوو، بەفر زەوی داپۆشیبوو، هەموو شت تێکەڵ ببوو، ئاسمان و زەوی لێک نەدەکرانەوە، هەڵۆیەک بەناو ئەم هەموو شتەدا دەگەڕایەوە لانەکەی. هەڵۆیەک بوو باڵی وەکوو شیر و دەنووکی وەکوو خەنجەر. ئایا ئەو بەرزایی لە بیر نەمابوو یان بەرزایی ئەوی لە یاد نەمابوو؟ بەڵام هەرچۆنێک بێ خۆی بە بەردێکی ڕەق دادە. هاڤەر دەڵێن ئەمە لە چیایی گونیب بووە. لەک دەڵێن، لە تور جی داغ بووە. لزجیان دەڵێن لە شاخ داغ بوو. بەڵام لە هەرکوێ بووبێ شاخ هەر شاخە و هەڵۆ هەر هەڵۆیە. خۆڕا نییە کە گوتراوە، بەردێک بە باڵندەیەکدا بدە باڵندەکە دەمرێ، باڵندەیەک بە بەردێکدا بدە دیسان هەر باڵندەکە دەمرێ. ڕەنگە ئەمە یەکەم هەڵۆ نەبێ کە لە شاخان پەڕەم بە پەڕەم دەبێ. بەڵام ئەمەیان کە باڵی وەکوو شمشێر و دەنووکی وەکوو خەنجەر وابوو نەمرد. باڵەکانی شکان بەڵام دڵی هەر لێی دەدا. دەنووکی تیژی نەشکا و چڕنۆکە ئاسنینەکانی ساغ دەرچوون. ئێستا هەڵۆکە دەبوو لە پێناوی ژیانیدا تێبکۆشێ. بەبێ باڵ پەیداکردنی خواردن زەحمەت بوو، بەبێ باڵ زەحمەت بوو دوژمن لە خۆی پاس بکا. ڕۆژ بە ڕۆژ لە شاخێکەوە بۆ شاخێکی دی پێدا هەڵزنا و هەڵکشا تا گەیشتە ئەو بەردەی حەزی دەکرد. لەسەری بنی شێو سەیری شاخەکانی دەوروبەری خۆی بکات بەبێ باڵ زەحمەت بوو بتوانێت خۆراک پەیدا بکات بەرگری لە خۆی بکات بەسەر بەرزاییەکاندا هەڵبگەڕێ هێلانەیەک دروست بکات لەم هەوڵ و تەکانە سەخت و ناخۆشانەدا ماسولکەکانی هەڵۆ گۆڕران دیمەنیشی گۆڕرا کە لە ئەنجامدا هێلانەی دروست کرد هێلانەکە کوخێکی چیایی بوو هەڵۆی بێ باڵیش ببووە چیایی. هەڵۆ هەستایەوە سەر پێیان و باڵەکانی بوو بە قۆڵ. لەتێکی دەنووشی بوو بە کەپوویەکی ڕاستەقینە و نەختێ گەورە، لەتەکەی تریشی بوو بە خەنجەرێک کە لەبەر پشتێنی چیاییاندایە، تەنیا دڵی نەگۆڕرا، هەر دڵی. کوڕم. بەم جۆرە دەبینی هەڵۆکە چەند تەگەرە و ناخۆشی دی تا بوو بە چیایی، دەبێ ئەمە بزانی و بە هەندی هەڵبگری. من ناتوانم بڵێم ئەمە هەمووی ڕاستە، بەڵام شتێکی مسۆگەر هەیە، چیایی هەڵۆیان زۆر خۆش دەوێت. بە پیاوی ئازا و کۆک دەڵێن هەڵۆ. کە کوڕێک دێتە دونیاوە، باوکی بە شانازییەوە دەڵێ، هەڵۆیەکم بووە. ئەگەر کچێک، بەلەز، لە شوێنێک بێتەوە دایکی دەڵێ، هەڵۆکەم فڕییەوە ماڵێ. لە کاتی شەڕدا کتێبێک لەبارەی قارەمانانی داغستان نووسرابوو ناوی هەڵۆی شاخان بوو. دروشمی لە ئاسن دەرهێنراوی هەڵۆ، زۆر جار لەسەر دەرگەی خانووی کۆن، لەسەر بێشکان، لەسەر خەنجەران دەبینرێ، بێگومان ئەفسانەی تریش هەن. کاتێ کە بیر لە گۆڕرانی ژیانی ئەم دنیایە دەکەینەوە، کاتێ باوک کوڕی لە دوورە وڵات کوژراویان دێتەوە یاد، یان کوڕ باوکی مردوویان دێتەوە بیر، دەڵێن، چیاییەکان لە هەڵۆ نەکەوتوونەتەوە، بەڵکو هەڵۆکان لە چیاییان کەوتوونەتەوە. ئەی هەڵۆینە، کە بەسەر ڕووبار و تەلاندا دەفڕن، ئێوە لە کوێ هاتوون و چ خوێنێکتان لەندەباردایە؟ زۆر جگەرگۆشە شەهید کراون، ئێمە دڵی ئەوانین، دڵیان باڵی لێ ڕواوە. ئەی ئەستێرەی درەوشاوەی ئاسمانی تاریک، ئێوە کێن؟ زۆر گەنجی چیایی شەهید بوون، ئێمە چاوی ئەو کەسانەین کە بۆ شەهیدان دەگرین. هەر بۆیەشە ئێمەی چیایی هەمیشە بە هیوا و خۆشەویستییەوە چاو دەبڕینە ئاسمان، سەیری ئەو باڵندانە دەکەین کە دێن و دەڕۆن، چیایی ئاسمانی شینیان خۆش دەوێ. هەزار و نۆ سەد و چل و دوو م لەبیرە هێزەکانی مارشاڵ کلێست هەندێ چیای قەوقاسی گرتبوو، فڕۆکەکانیان چاڵە نەوتی گرۆزنیان بۆمباران دەکرد. لە چیاکانی داغستانی خۆمانە و دووکەڵەکەمان دەدی. لەوان ڕۆژاندا نوێنەری لاوانی گەلەکانی قەوقاز لە گرۆزنی یەکدگیر ببوون. منیش یەکێک بووم لەوان. ڤالنتین ئەمیرۆڤی پاڵەوانی یەکێتی سۆڤیەت کە فڕۆکەوانێکی ناوداری لیزجیان بوو وتارێکی دا. هەرگیز دوانەکەیم لە بیر ناچێ ئەو دوو سێ قسەم لە بیر ناچێ کە پاش کۆبوونەوەکە لەگەڵی کردین. کە ڕۆیشت سەرنجێکی سووکی لە ئاسماندا پەلەم. بچمە ئەوێ لەوێ پێویسترم تا لەسەر زەوی دوای دوو هەفتە لە ناو چوو ئەم کوڕە قۆزەی داغستان ئاگری تێبەر بوو کوڵ و کۆی دامردەوە بەڵام هەر کاتێ هەڵۆیەک ببینم بە ئاسمانەوە بەسەر سەرماندا بەفرێوا دەزانم دڵی ئاگرینی ڤالنتین ئەمیرۆڤی تێدا لێدەدا 1945 مۆسکۆ ئێمەی قوتابی هەموو ڕۆژێ دەچووینە دایەرەی نوێنەری داغستان و دەنگ و باسی داغستانمان وەردەگرت. کۆمارەکەمان خۆی بۆ ئاهەنگی یادی بیست و پێنج ساڵەی دامەزراندنیەوە ئامادە دەکرد. جارێکیان لەوێ تووشی نەبی ئەمین تایف بووم. کەس نییە لە داغستان ئەو لەکە، ئەو گەنجە بێنازە، ئەو شۆڕە سوارەی ئاسمانان نەناسێ کە زۆر جار بە پەڕەشووت خۆی فڕێ دابووە ناو جەرگەی دوژمن و هەموو جارێش بە ساغ و سەلامەتی گەڕابووەوە. گوتم ئێستا ئەوە شەڕ کۆتایی هات جا بگەڕێەوە داغستان گوتی ئاسمان هەرماوە پاش چەند ڕۆژێ پراڤدا وێنەکەی لەگەڵ ئەم ڕوونکردەوەیدا بڵاو کردەوە نەبی ئەمین تایف کە خودانی ڕێکۆردی جیهانیە لە بازدانی پەڕەشوت ڕێکۆردەکەی پێشکەشی داغستان کردەوە. دوای چەند ڕۆژێ تووشی نەبی بوومەوە. لەگەڵم وەرە. وەرە بچینەوە داغستان. گوتی. ئاسمان چاوەڕێیە. بەبێ ئەو هەڵناکەم. عەمر درێژ نەبوو. ڕۆژێکیان پەڕەشووتەکەی نەبووەوە. وەک خەڵۆیەکی باڵشکا و ورچەی هات و بەعادی کرد. لەوساوە چەند ساڵی بەسەردا تێپەڕیوە بەڵام ئێستاش هەر کاتێ. لە ئاسمانەوە قیڕەی هەڵۆیەکم دێتە بەر گوێ وا دەزانم ئەوە دڵی خورپەداری نەبییە لە ناو سنگی ئەو هەڵۆیەدا لێ دەدا. ڕەزەدای نازدارم لە بیرە لە ئاسمانی داغستانەوە بازی دایە سەر شاخی گونی. ڕۆژی خۆی گەلێ پەندوری لە ژێر پەنجەرەدا لێدرا و شاعیر و لاو نەما شعری بۆ نەڵێ زۆر کەس چاوی بڕی بووە پەنجەرەی خانوو. کەرپوچە بچکۆلانەکەی بۆین ناکست لە خونزاخ لە گونیب لە کۆمۆخ پیاو ئەسپیان زین کرد بە تەما بوون ئەو خاتونە نازدارە کەزی شۆڕە بفرێنن بەڵام ڕۆژێ یەکێک لە لینینگرادەوە هات ڕەزەدا کەمالی خستە ناو فڕۆکەیەک و بردی کچە لە ئاسمانەوە دەستی لە داخوازیکەرانی هەڵوەشاند کە لەسەر زەوی بوون و شاعیرە دەم بەشبووەکانمان هەر هێندەیان پێما تێی ڕابمێنن و شیعر بەو کۆترە باریکەیە هەڵبڵێن کە هەڵۆیەک فڕاندی. کە شەڕ داگیرسا، ڕەزەدا لە لینینگراد بوو. نووسیویە، لەم شارەدا ئیتر شەوی سپی نەماوە، بگرە ڕۆژیش هەر ڕەشە. لینینگراد کڵپەی دێ، منیش بوومەتە بڵێسە. لە ناو دووکەڵ و مەرێزەدا تەماشای ئاسمان دەکەم بەڵام لە ئاسمانیشە هەر شەڕە سەیدی مردم زۆر جار چوەتە پشتەوەی دوژمن تا ئێستا سێ جار ئاگادار کراوم کە مردووە دکتۆر بوو لە تیپی پەڕەشوتدا کاری دەکرد ئەو کەسانم دێنە لا کە ئەو ڕزگاری کردووە بەڵام لە شەردا ئاسمانت هەڵبژارد و بووە فڕەکەوان لەسەر دەریای ڕەش ڕەش بوویتەوە دو ساڵان بووی دەزانم قەت تازە نایتەوە ماڵێ بەڵام هەر گاوێ هەڵۆیەک بەسەر سەرمەوە بقێڕێنێ وا تێدەگەم کە ئەوە دڵی ئەخیل چییە و سلاوی برایەنم بۆ ڕەواناکات هەڵۆ بە ئاسمانی داغستانە دەسوڕێنەوە گەلێ زۆرن بەڵام زۆر پیاوی ڕەشیدی شەن کە گیانیان لە پێناوی وڵاتەکانیان بەخشیوە. هەر قێڕەیەکی هەڵۆیەک باسی دەستکەوتێکی ئازایانە دەکات، هەر قێڕەیەک گۆرانییەکی جەنگە. دەزانم ئەمە هەمووی فەنتازیایە، خەڵک دەیانەوێ وابێ. بەڵام ئەمن دەزانم کابرایەکی ئاندی چی بەو پیاوە گوت کە بە لووتبەرزی دەسوڕایەوە. هەتا هەڵۆش ناچار بوون دابەزنە سەر زەوی بۆ ئەوەی ببنە بنیادەم، دەبێ تۆش لە بەرزایی خۆت دابەزیە خوارێ هەموو کەس لێرە لەسەر زەوی لەدایک بووە چیایی بۆیە چیاییە چونکە پیاوی شاخانە پیاوی سەرزەویە بڵا خەلکی لە گۆرانی و ئەفسانان دا بفرن ئێمە زۆرمان مەراق ئەم ووشەیە فرین کە سوار ئەسپێک غار دەدا دەلێن فری.